جا پشتی لە بەگوێکردنی موسا هەڵکرد و کەوتە هەوڵ و تەقەلا بۆ سەرنەکەوتنی. فحشر فنادی. جا سیحربازەکانی کۆکردەوە و جاڕیدا بەناو خەڵکا. فقال انا ربکم الاعلی. بە خەڵکەکەی وت، من پەروەردگاری هەرە گەورەی ئێوەم. فاخذه اللە نکال الآخرە والأولی. هەر کەسیش لە گەورەیی خوای خۆی ترسابێ و ڕێی لە نەفسی خۆی گرتبێ لە شوێن کەوتنی ئارەزووبازی، فَإِنَّ الجنة هی المأوی. ئەوە بەهەشت شوێن و ماوایەتی. یسئەلونەکە عن الساعە ایان مرساها. ئەی پێغەمبەر لەبارەی قیامەتەوە لێتەپرسن کەی دێ و دامەزرێ؟ قیامەت بە جۆرێ سام ناکا کاتێ کە ڕوو ئەدا ئەم خەڵکە کە بە چاوی خۆیان ئەیبینن وا ئەزانن لە ئێوارە وەختێ یا چێشت تەنگایە زیاتر لە دونیادا نەژیاون.